ڕاستکۆلنییکۆف لەسەر بیرکردنەوەکانی خۆی هەر بەردەوام بوو بەڕاستی من بەم دواییە ئەمویست داوای کارێک لە ڕاز و میخین کەم وانەوتنەوە یا کارێکی دی وەلێ ئێستا ئەو ئەتوانێ چ هاوکاریەکم پێ بکە با بڵێین وا توانی چەند وانەیەکم بۆ پەیدا بکە با بڵێین وا دوا فلسی خۆی لەگەڵ مندا بەشکرد هەڵبەتە ئەگەر پارەی هەبێ بۆی پێڵاو و جلێک بکڕم تا بتوانم وانیان پێوە بڵێمەوە باشە ئەی دوای ئەوە بەم پارە کەمانە توانم چی بکەم من ئێستا چ پێویستیم بەم شتانەیە بەڕاستی ئەم چوونەی من بۆ لای ڕازومی خین پێکەنینی گەرەکە پرسیاری ئەوەی کە ئێستا بۆچی ڕواتە لای ڕاز و میخین زیاد لە زانینی خۆی ئازاری ئەدا بە نیگەرانیەوە بۆ ئەم کارەی کە زۆر ئاسایی ئەهاتە پێش چاو چاوەڕێی پێشاتێکی شومی لێکرا بە سەرسوڕمانەوە لە خۆی پرسی بەڕاست ئەمویست تەنیا بە یارمەتی ڕاز و میخین هەموو کارەکانم بسازێنم چارەی هەموو شتێکیشم لە ڕاز و میخیندا بەرجەستە کردبوو بیریەکردەوە و دەستی بە تەوێڵیدا ئەهێنا. لە پرا هەر خۆ بە خۆ دوای بیرکردنەوەی زۆر بیرۆکەیەکی سەیری بۆ هات. زۆر بە هێوری وەک ئەوەی بڕیاری تەواو بنە بڕی خۆی دابێ لە سەر خۆ وتی ئا. ئەڕۆم بۆ لای ڕاز و میخین، ئەڕۆم بۆ لای ڕاز و میخین و ئەمە بڕیاری تەواومە. بەڵام نەک ئێستا بۆ لای ئەو. ڕۆژێک دوای ئەوە ڕۆم ئەو کاتەی کە کارەکە کۆتایی هاتبێت و هەموو شتێک ڕوو لە تازەبوونەوە بێت وەلێ زوو هاتەوە سەرخۆی و بەدەم هەستانی کتۆپڕی سەرسەکۆکەوە بە دەنگی بەرزوتی دوای ئەوە بۆ ئەبێت ئەوە ڕووبدا ئایا بەڕاستی ڕووەدا ڕاستکۆڵنییکۆف لە سەکۆکە دوورکەوتەوە تا ڕادەیە کەوتە ڕاکردن ئەیویست بگەڕێتەوە ماڵەوە، کەچی لە پرا گەڕانەوەی ماڵەوە بێزاریەکی تیا گێڕا، چونکە لەوێ لە سوچێکیدا لەو قەفەزە ترسناکەدا مانگ زیاتر بوو ئەوە تاوتوێ ئەکرا، بۆیە بێ ئەوەی بزانێ بۆ کوێ بەرەو ڕوانگەکەی کەوتە ڕێ. ڕقە خرۆشاوەکەی جۆرە تاولەرزێکی تیا دروست کرد، تەنانەت هەستی بە سەرما کرد، لەو ئاو و هەوا گەرمەدا ئەو سەرمای ئەدوت بە زۆر و تا ڕادەیەک دوور لە ویستی خۆی یان لەبەر پێویستیەکی دەروونی هەر شتێکی لەسەر ڕێگاکەیدا ئەبینی لێی ڕامە وەک بە دوای شتێکدا بگەڕێ کە حەسانەوەیەکی پێ بەخشێت و نەیدۆزێتەوە بۆیە بە ناچاری هەر لە بیرکردنەوەدا بوو بەڵام هەر ئەوەندەی ساتمەیەکی بکردایە سەری بەرزە کردەوە و تەماشای ئەم لاو ئەولایە کرد یەکسەر بیری لە هەرچیە کرد بۆ فەرامۆشیە کرد و تەنانەت نەیشێزانی بەکوێ داڕوە بەم جۆرە تەواوی دورگەی ڤازی لیڤسکی بڕی گەیشتە نیڤای لە پردەکە تێپەڕی و کەوتە نێو دورگەکانەوە چاوی ماندووی کە لەسەر تەپۆتۆز و گەچ و خانووی زەبەلاحی نزیک بەیەک و هەوای خنکێنە ڕاهات بوو بە سەوزی و فێنکایی ئەو ناوە حەسایە و لێرەدا نە بۆگەن و نە شوێنی ئارەق فرۆشی ئاسەواری نەبوو، کەچی لە پرا ئەو هەستە خۆش و تازەیە گۆڕا بە هەستێکی ناخۆش و بێزارکەر. جارێک بەرامبەر ڤێللایەک ئەوەستا کە لە سەوزە زارێکدا بوو، لە دیوارەکانەوە تەماشای ناوەکە کرد، هەر لە دوورەوە لەو ژنە جوانانە ڕامە کە لە هەیوان و باڵکۆنەکاندا بوون و ئەو مناڵانەی لە باخەکەدا یارییان ئەکرد بە تایبەتی گوڵەکان وایان سەرنج ڕاکێشابوو کە زیاد لە هەر شتێکی دی لەوان یەڕوانی جارێکی تریش لەو گالیسکە قەشەنگ و ژن و پیاوە سواربووانەی ئەڕوانی کە بە لایدا تێپەڕین و چاوی کون پشکنی ئەم بەڕێکردن و پێشەوەی بکەونە نەدیوی لە بیری ئەچوونەوە جارێک وەستاو پارەکانی ژمارد زانی سیکۆپیکی پێە لەخۆ کەوتە ژماردن بێسکۆپێک بۆ پاسەوانەکە سیان بۆ نامەهێنانەکەی ناستاسیا بەم حسابە دوێنێ شەو چلو حەوت یان پ کۆپێکم داوەتە ماڵی مارمیلادۆف بەڵام خێرا تەنانەت ئەوەیشی لە چوو کە بۆ پارەکەی لە گیرفانی دەرهێناوە کە بە بەردەم چێشخانەکە دا تێپەڕی کە زیاتر لە چاخانە چوو دیسان کەوتەوە بیرکردنەوە هەستی بە برسیەتی کرد چووە ژوورێ پێکێک ڤۆدگا و بابۆڵەیە گۆشتی خوارد بەڵام هەر بەدەم ڕۆشتنەوە بابۆڵەکەی تەواو کرد ماوەیەکی زۆر بوو ڤۆدگای نەخوارد بوو بۆیە هەرچەندە پێکێکی نۆشی بوو کەچی زوو کاری لەکرد هەنگاوی قرس و زۆری حەز بە خەو بوو بەرەو ماڵەوە پێی هەڵگرت وەلێ هەر ئەوەندەی گەیشتە دوورگەی پتروڤسکی بە تەواوی ماندوو بوو وەستا لە ڕاستە ڕێلایدا و چووە ناو شەخەڵێکەوە لەسەر سەوزە گیاکان کەوت و هەر لەوێدا زوو دایە پرخە. لە کاتی نەخۆشیدا زۆربەی خەونەکان بە ڕەونەق و بەرجەستە و ڕوون و بێ ئەندازە لە واقع ئەچن هەندێک جار دیمەنی هێن سەیر و سەرسوڕهێنەری تیا دەرەکەوێ کە شوێن و ڕووداوەکانی ئەمەندە وردەکار و گونجا و دڵگیر و بێوێنەن تەنانەت ئەگەر خەون بینەکە هونەرمەندێکی شکۆمەندی وەک پوشکین و تورگنیڤش بێ ناتوانێ لە حاڵەتی بە ئاگاییدا ئەو دیمەنانە دابێنێ خەون و خەوی بیماری وا هەمیشە تا ماوەیەک لە بیر ناکرێن و ئاسەوارێکی قۆڵ لە سروشتی مرۆڤی بێ حاڵ و پەرێشاندا دروزەکەن. ڕاستکۆڵنییکۆف خەونێکی سامناکی بینی. مناڵی خۆی کاتێک کە هێشتا لە شارە بچکۆلەکەی خۆیاندا بوو، لە خەوندا بینی کە تەمەنی حەوت ساڵە و لە ڕۆژێکی پشوودا لە کاتی خۆراوەبووندا لەگەڵ باوکیدا لە دەرەوەی شار ئەگەڕێ. دنیا بەرەو تاریکی ئەچێت و ناخۆشە. شوێنەکە هەر ئەوەیە کە لە بیری ماوە. ڕەنگە ئەو دیمەنەی لە یادی ماوە لەوە کاڵتر بێ کە ئێستا لە خەونەکەیدا ئەیبینێ. شارەکە وەک جاران بچووک وەک لەسەر لەپی دەست دروستکرابێ هەموو لایەکی دیارە چەند بڕوانیت درەختێک بەدی ناکەی گەلێک دوور لە سوچێکی ئاسماندا خاڵێکی بچکۆلە هەیە چەند هەنگاوێک لە دامێنی دوابێستانی شارەوە چاخانەیەک بەرچاوەکەوێت چاخانەیەکی گەورەیە پێشتریش کە لەگەڵ باوکیدا بەلایدا تێپەرین، بە بینینی ناخۆشی و ترسێکی تێگەرا. هەمیشە خەڵکانێکی زۆری تیابوو، هاواریانەکرد، قاقایان لێدا، جوێنیانەدا، بە دەنگی ناخۆش و گیراویانەوە گۆرانیانەوت و بەردەوام لەگەڵ یەکتردا لە شەڕدابوون. لە دەوری ئەو چاخانەیەدا هەمیشە خەڵکانی سەرخۆش و تۆقێنەرە گەڕان. هەر کات ڕاسکۆڵنیکۆف تووشیان بهاتایە، هەموو گیانی ئەلەرزی و خۆی بە باوکیەوە ئەنووسان. پاڵ چاخانەکە، شەقام، یان باریکە ڕێگایەکە، هەمیشە بە تۆز و خۆڵە و بەردەوام ئەو ناوە زۆر لێڵ و تاریکە. ڕێگاکە هەرە ڕوا و دوای سێ سەد تەنگاوێک بە لای ڕاستە و بە دەوری گۆڕستانی شاردا پێچەخوە. لە ناوەڕاستی گۆڕستانەکەدا کڵێسەیەکی بەبەر دروستکراوی گومە سەوزە، ساڵی یەک دوو جار لەگەڵ باوک و دایکیدا ئەچووە ئەوێ تا لە ڕێوڕەسمی دورود خوێندن بۆ گیانی نەنکی کە ماوەیەکی زۆر پێشتر مردبوو ئەم هەرگیز نەیدیبوو بەشداری بکا. هەمیشە لەگەڵ خۆیاندا دەفرێکی سپیان ئەبرد کە لە ناو دەسماڵێکی پێچراوەدا حەڵوای کوتیای تیابوو. براکەی بە شەش مانگی مردبوو. ڕاسکۆڵنیکۆف نەدیبووی و نە لە بیری مابوو. هەر ئەوەندەیان پێ وتبوو برایەکی بچووکی هەبووە. کە ئەچووە گۆڕستان، بە دروود خوێندن و نیشانەی خاچەوە لە سەر گۆڕە بچکۆلەکەی ئەوەستا. سڵاوی بۆ داخست و ماچی ئەکرد. وا ئێستا لە خەودا ئەیبینی کە لەگەڵ باوکیدا بە هەمان ڕێگادا بۆ گۆڕستان ئەچن و بە پاڵ چاخانەکەدا تێپەڕن. ئەو توند دەستی باوکی گرتووە. بە ترسەوە سەر بۆ لای چاخانەکە وەرەگێڕێ و لێێ ڕوانێ. شتێکی سەیر سەرنجی ڕاکێشێ. ئەڵیت ئێستا ئەوێ سەیرانگایەکە و کۆمەڵێک ژنی ئۆرۆستوکراتی جوان و ژنانی گوند لەگەڵ مێردیاندا و پیاوی تر کۆبوونەتەوە. هەموو مەستن و تێگڕا گۆرانیڵێن. لە پێشی چاخانەکەدا گالیسکێکی سەیر وەستاوە. لەو گالیسکە گەورانەیە کە ئەسپیان لێ ئەبەستن و بار و جلیکانەی بادەیان پێبن، بەردەوام حەزی لە تەماشاکردنی ئەو ئەسپە یاڵ درێژ و قاچ ئەستوورانە بوو. ئەوانە لە سەر خۆ ئەڕۆن و هەنگاویان ڕەمزێکی تایبەتی هەیە و ئاسایی بە دوای خۆیاندا کێ و بارێک کێشەکەن و ماندوو نابن. وەک ئەوەی باریان پێ خۆشتر بێ لە حەسانەوە وایە. وەلێ ئێستا شتەکە زۆر سەیرە. بە یەکێک لەو گالیسکانەوە ئەسپێکی بچکۆلەی لاواز و بێ هێزی گوندیان بەستبوو، لەو جۆرە ئەسپانەی کە هەندێک جار بە بارێکی باشی چڵوچێو یان کاوە لەوانەیە گیانیان دەربچێ، بە تایبەتی ئەگەر گالیسکەکە لە لیتە و چاڵ و چۆڵییەک گیر بکا. ئەو هەمیشە لەو جۆرە دیمەنانەی بینیبوو. بە شێوەیەکی ئاسایی لەو ڕووداوانەدا جووتیار بە قامچی ئەمەندە بێ بەزەییانە بە سەر و پۆتەڵاکی ئەو ئاژەڵ هەژارە دەئەکێشێ کە جاران لە بینینی ئەو دیمەنانەدا دڵی ڕاسکۆڵنیکۆڤ کەوتە ژان و هێندەی نەئەما دەست بە گریان بکا. بەڵام زۆر جار دایکی لە پاڵ پەنجەرەکەی دوورە خستەوە. لە پڕا هەراو زەنایە کەڵایسا، جووتیارە چەتەوڵە سەرخۆشەکان بە کراسی سوور و سەوزەوە چاکەت بە شان و دەم بە هەراو گۆرانی و بالالایکاوە لە چایخانەکەوە ڕژانە دەرێ. لاوێکی مل ئەستووری دەم و چاو گۆشتن کە ڕەنگی لە گێزەری سوورە چوو، هاواریە کردووی وت، دابنیشن، هەمووتان دابنیشن، هەمووتان ئەگێنم، دابنیشن. بەڵام لە پرا دەنگی پێکەنین و هاوارێک بەرز ئەبێتەوە و ئەڵێت، یانی بەم بارگیرە هەموومان ئەگێنیت؟ ئاخر میکۆلکە، تۆ ئەقڵت هەیە؟ چۆن بارگیرێکی بێ گیانی وات لەم گالیسکەیە بەستووە؟ هەریەکەتان قامچیەک بگرێتە دەست و ئامادەبێ وتیان ڕازەکە لێی بدەن. هەموان بە قاقای پێکەنین و قسەی بێ سەر و پێ پەلاماری گالێسکەی مێکۆلکا دەن. شەش کەس ئەچنە ژورێ و کەچی هەشتا جێگا هەیە. ژنێکی قەڵەوی سور و سپیش لە گەڵ خۆیاندا ئەهێنن. ژنە بەرگی چیتی سوری لە بەردایە. خێستێکی پولەکە ڕێژیشی لە سەردایە کە تایبەتە بە ژنی مێردارەوە. پێڵاوەکەی پێی لە پێستە دروستکراو بدرێژە فستق ئەشکێنێ و پێکەنێ هەموو ئەوانەی کە لە دەوری دان پێکەنن بەڕاستیش چۆن ئەتوانیت پێنەکەنیت ئاخر بارگیرێکی ئەوەندە بێ هێز ئەتوانێت بارێکی هێندە گران هەڵبگرێت و غار بدات دوو لاوی ناو گالیسکە کە هەریەکان زوو قامچێکی لە دەستگرت بۆ ئەوەی یارمەتی مێکۆلکا بدەن دەنگی هێی بەرز بۆوە. بار ژیرەکە بە هەموو توانایەوە گالیسکەکەی ڕاکێشا، بەڵام نەک تەنیا نەیەتوانی غار بدا، بەڵکو بە زەحمەت تەنگایی بۆ ئەنرا و هەر ئەم پێ و پێی ئەکرد، کەوتبووە هەناسە بڕکێ و لە ژێر لێدانی سێ قامچیدا کە وەک تەرزە بە سەریدا دائەبارین، ئەنوشتایەوە. پێکەنینی هەردوو لای نێو گالیسکە و ئەوانەی دەرەوە تا ئەهات لە زیادبووندا بوو. میکولکایش تا ئەهات زیاتر رقیەڵەسا و بە تووڕەییەوە بارگیری هەژاری بە قامچی داگرتبوو. ئەو وایەزانی بە لێدان بارگیرەکە کەوێتە غاردان. لاوێکی ناو خەڵکەکە هاواری کرد، کوڕینە جێی ئێمەش وەکەن. میکولکا بە دەنگی بەرز وەڵامی دایوتی، سواربن. هەمووتان سواربن. هەمووتان هەڵەگرێت. ئەمەندە بێ بەزەییانە قامچی پیا کێشا کە ئیدی نێزانی بەچی و چۆن لی بدا ڕاست کۆلنییکۆفی مناڵ بە باوکێڵێ باوکە گیان باوکە گیان ئەمانە چیەکەن باوکە گیان ئەسپە بێچارەکە کوژن باوکێڵێ با بڕوین با بڕوین گەوجن مەستن و هەرزە بڕۆ و تەماشایان مەکە ئەیەوێت لەگەڵ خۆی بیبا بەڵام لە دەست باوکی ڕاکا و بێ ئەوەی لە بیری خۆی دابێ بەرە و لای بارگیرەکە بڕاکرد نەچێ بارگیرە داماوەکە ئیتر هیچی پێنەماوە هەناسێ بڕێ ئەوەستێ و دیسان ئەوێ شتێک بکات و گالیسکەکە ڕابکێشێ ئەوەندەی نەماوە بکەوێ مێکۆلکە هاوار کاتۆڵێ ئەوەندەی بکتن تا ئەمرێ مادام وایە تا نەمرێ وازی لێ ناهێنم پیرەمێردێک لە ناو خەڵکەکەوە هاوارەکاتوەڵێ، شەیتان! تۆ خاچت پێ نیە و خودا ناناسی؟ یەکێکی تر هەڵی دایە وتی، ئایا دیوتانە بارگیرێک یاوە بارێکی وا قورس ببا؟ سێیەم کەس بە دەنگی بەرز وتی، ئەیکوژیت؟ میکولکا هەڵی دایە وتی، جا تۆ هەقت چیە؟ ماڵی خۆمە. چیم پێ خۆش بێت ئەیکەم. دەی سوار بنەوە. سوار بنەوە. هەمووتان سوار بن. هەر ئەیخەمە غاردان. لەپڕێکا دەنگی قاقای پێکەنین بەرزەبێتەوە و دەنگەکانی تر کپبن. بارگێری نەگبەت توانای بەرگەگرتنی ئەو هەموو لێدانەی نەما و لەتاوا کەوتە جووتەوەشاندن. تەنانەت پیرەمێردەکەیش خۆی پێ نەگیرا و زەردەخەنەیەکی بۆ کرد. بەڕاستی بارگیرێک کە لە سەرەمەرگدا بێ تازە چۆن جووتە ئەهاوێ. دوو کوڕی گەنجی ناو خەڵکەکە دوو قامچیان هێنا و بۆ لێدانی بەرەو لای بارگیرەکە کەوتنەڕێ هەریەکەیان لەلایەکەوە بەڕاکردن هاتن مێکۆلکە هاواری کردوتی لە لمۆزی لە چاوی بدەن لە چاوی یەکێکی ناو گالیسکەکە دەنگی هەڵبڕیوتی کوڕینە گۆرانیەک هەموو ئەوانەی ناو گالیسکەکە بە دوای دا کەوتنە گۆرانی وتن، دەنگی گۆرانیەکی سەرخۆشانە بەرز بۆوە، دەنگی تەپڵ و هەندێک جاریش ئەکەوتنە فیکە کێشان. ژنە لادێیەکەش هەر خەریکی پێکەنین و فستق خواردنی خۆی بوو. ڕاسکۆڵنیکۆف بەرەو لای بارگیرەکە ڕای کرد، ڕۆشتە پێشی و، بینی چۆن بە چاوی ئاژەڵەکەدا بەناو چاویدا ئەکێشن کەوتە گریان دڵی تەنگ و فرمێسکی هاتە خوارێ قامچی یەکێکیان بەردەم و چاوی کەوت وەلێ هەستی پێ نەکرد کەوتە هاوار پەنای بەرە و پیرەمێردە سەر و ڕیشت پێکە برد پیرەمێردەکە هەر بەسەر ڕاوەشاندن بێزاری و نەفرەتی خۆی بەرامبەر بە ڕووداوەکە دەربڕی یەکێک لە ژنە لادێیەکان دەستی ڕاسکۆڵنیکۆف ئەگرێت و ئەیەوێت لەگەڵ خۆیدا بیبا، بەڵام لە دەستی هەڵدێت و ئەگەڕێتەوە لای بارچیلەکە. ئاژەڵەکە دوا توانای خۆی بەکاردێنێ، بەڵام دیسان ئەکەوێتەوە جووتەوەشاندن. مێکۆلکا بەوپەڕی توڕەییەوە هاواری کردو وتی، بەرەو دۆزەخ. قامچەکەی دانا، چەمایەوە و لەناو گالیسکەکەدا دارێکی درێژ و ئەستووری دەرهێنا. بە هەردوو دەستی ئەم سەر و ئەو سەری گرت و ویستی بە هەموو توانای بەسەر بارگیرە بێچارەکەیدا بکێشێ. هەموو خەڵکەکە هاواریان لێ هەستا و وتی، ئەیهاڕێت، ئەیکوژێت، وەلێ مێکۆلکا هاوارەکات وەڵێ، ماڵی خۆمە. بە هەموو توانایەوە دارە ئەستوورەکەی بەرز کردەوە و بەسەر بارگیرەکەیدا کێشا. دەنگی لێدانەکە ئەوەندە پتەو و کاریگەر بوو، هەموو ئەو ناوەی پڕ کرد. هاوار لە زۆر لاوە بەرز بۆوە، لێیدە! لێیدە! بۆ وەستاویت؟ میکۆلکا جارێکی تر دارەکەی هەڵبڕی و بە هەموو هێزیەوە بە پشتی بارگیرە بێچارەکەیدا کێشایەوە. ئاژەڵە بەستەزمانەکە وەک بنەوێت وابوو، بەڵام دیسان خۆی گرتەوە و چەند هێزی تیا مابوو بۆ ڕاکێشانی گالیسکەکە بەکاری برد تا لە هەر لایەکەوە بێت بەڕێی بخاتەوە، بەڵام شەش قامچی لە هەموو لایەکەوە دایانگرتەوە. بۆ جاری سێیەم و چوارەمیش دارەکە بە توندی و بەردەوام داهاتەوە. میکۆلکا، داخی ئەوە شێتی کردبوو کە بە یەکەم لێدان ئاژەڵەکەی لە پێ نەخستبوو لەم لا ئۆلاوە هەندێک هاواریان لێ هەستایە وتیان گیان بەدەستەوە نادا لە ناو خەڵکەکەەوە یەکێک لە تەماشاکەرەکان بانگ کردوتی کوڕینە هەر ئێستاکەوێ مەرگ لە سەروەختیدایە سێم کەسیش هاواری کردوتی بۆستاون بە تەوەرێک یەکلای بکەنەوە. مێکۆلکا دێوانە ئاسا هاواری کرد و وتی، دەک بەڵاد لێ، خۆتان لادەن. دارەکەی فڕێدا و جارێکی تر ژێر گالیسکەکە گەڕا. لوولە ئاسنێکی دۆزی و دەریهێنا. بە دەنگی بەرز بە بارگیرەکەی وت، ئەمجارەیان وەرە پێشێ. دیسانەوە بە هەموو توانایی و زۆر بە توندی ئاسنەکەی بە ئاژەڵە بەستەزمانەکەدا کێشایەوە، لێدانەکە دەنگێکی توند و پتەوی لێ هەستا. بارگیرە لاواز و داماوەکە تەکانێکی خوارد و پاشووی داکەوت. جارێکی دی ویستی هەستێتەوە، وەلێ دیسان لوولە ئاسنەکە گەلێک توند و بەهێز درایەوە لە پشتی. ئەمجارەیان وا کەوتە سەر زەوییەکە، ئەدوت هەر چوار پەلیت بڕیوەتەوە. مێکۆلکا هاواری لێ هەستا وتی هەموو شتێک تەواو بە شێوەیەک لەسەر گالیسکەکەوە پەڕیە سەرزەوی ئەدوت ئاگای لە خۆی براوە چەند کوڕووکاڵێکی مەست هەرچیەکیان بەردەست کەوت لە قامچی و دار و تەختە هێنایەن و بەرەو بارگیرەکە کە لە گیانەڵادا بوو خێرا بەڕێکەوتن مێکولکە لە پاڵ ئاژەڵەکە داوەستا و بەلو لە ئاسنەکە کەوتە وێزەی بارگیرەکە لە مۆزی درێژ کرد هەناسەیەکی قوڵی دا و مرد. خەڵکەکە هاواریان کرد وتیان، جانی دەرچوو. ئەی بۆ غاری نەدا؟ مێکۆلکا ئاسنەکەی هەر بەدەستەوە بوو، ئاگری ڕق لە چاوی ئەبووەوە. بە دەنگی بەرز وتی، ماڵی خۆمە. وا بە پێ وەستابوو وەک داغ لەوە بخوا کە ئیدی هیچ نەماوە لێی بدا. لەو کاتەدا چەند دەنگێک لە نێو خەڵکەکەوە بەرز بۆ وتیان، ڕاستە کە تۆ خاچت لە ملدا نییە. مناڵە داماوەکە ئیتر تەواو ئاگای لە خۆی بڕابوو بەدەم هاوارەوە بەرە و لای بارگیرەکە دڕی بە خەڵکەکەدا کە گەیشتە لای لمۆزە خوێناویەکەی لە نێو هەردوو دەستی ناو چاو لچ و لێوی ماچ کرد پاشان لە پڕە بەرزە پێ ڕاست بۆ و بەو پەڕی ڕق و تووڕەیەوە بە مشتە بچکۆلەکانی پەلاماری میکۆلکایدا لەو کاتەدا باوکی کە ماوەیەک بوو دوای کەوتبوو گەشتە لای، گرتی و لە ناو خەڵکەکەی دەرکرد وتی، وەرە، وەرە بچینەوە ماڵێ. ڕاسکۆڵنیکۆفی مناڵ بە دەم هەنسکی گریانە وتی، باوکە گیان، بۆ ئەمانە بارگیرە بێچارەکەیان کوشت؟ بەڵام هەناسەی گیرا و وشەکانی وەک هاوارێکی لە گەروودا تاسا و هاتنە دەرێ. باوکی وتی، سەرخۆشن، گەمژەن، بە ئێمە چی؟ دەی با بڕۆین.